بسم اللە الرحمن الرحیم. بەناوی خودای بەخشندە و میهرەبان. فەمێ، دەی خۆ محمد هەتیوە و بێکەس لە جێی هەموو کەس باپیرێکی هەس ئەویش بڕیاوە ئەویش بڕیاوە هێز لە دەست و پایی ئەبێ محمد بگاتە فریایی. ناچار محەمەد هەر بە منداڵی هەر لە تەمەنی پێنج و شەش ساڵی کەوتە سەر شانی باری ئەسیری لە بۆ بژێوی خۆی و باپیری پێخاوس ماندوو بە شاخانەوە لە تەک بەرغەلا و بە شوێن ڕانەوە. کاتێکیش لە کێو بۆ ماڵ دێتەوە، خوا خوایە تا وێ بحەسێتەوە. ئاوا سەختە بۆ محەممەد ژیان، ئیتر ئەو لە کوێ و کایە و هەڵتیقان. ئاوا سەختە بۆ محەممەد ژیان، ئیتر ئەو لە کوێ و کایە و ڕەفیقان. چەند جوان وەسفێک کە مامۆستا پێخمەی خوا سەڵ لە دەست ئەم ڕاکە ڕاکەی ژیانە بۆ بە شەو ڕۆژی سەرڕای هەموو ڕنج و فەقیری دڵخۆشە بە ڕووی خۆشی باپیری وەختێ باپیری لە باوشە کرد خەموو خەمێکی لە دڵ دەرەکرد محمد بێ بەش لە هەموو نازێ. کەسێکی نیە بۆی بێژێ رازێ. باپیرێک پیر و فەقیر شک ئەبا. زامی هەتیوی دڵی ساڕێژکا. دڵی بچکۆلەی بە ئەو قەوی بوو. هەموو تەمێکی لە دڵ رەوی بوو. رۆژێکا ماندوو هاتەوە بۆ ماڵ. دەست و پای وردی پڕ لە درک و داڵ. یەکڕاست هەڕای کرد بەرەو لای باوە دەسکاتە ملی ماندوێتی لاوە لە باتی بزەو پێشوازی باپیر ئۆخەی و ڕۆڵەی پڕنازی باپیر لە دوور دەنگی شین دڵی کردبێ تین چون باش ئەیزانی مانای دەنگی شین چەند مناڵ بەرەو پیری ڕایان کرد وتیان محمد خۆ باپیرت مرد. دەردی محەممەد دیسان کولاوە دەردی محەممەد دیسان دێویاوە زامی کۆنە و نوێ هەموو کولیاوە ماڵ چۆڵ و هۆڵکە و تەم لێیە بارێ نە باوک نە دایکێ نە کەسوکارێ محەممەد ماوە و ماڵی کچ و مات لە دڵیا نەما تروسکەی ئاوات باری پەژارە لە جێی بزەی لێو غەم لە سەر دڵی بە بارسایی کێو ئەم جار حاڵی بوو دەردی هەتیمی کولیا وە ناسۆر زامی قەدیمی منداڵێک ماوە و بە تاقی تەنیا کەسێ شک نابا لە تەواو دونیا. کەوتەوە بیری ئەو ئاواتە کۆنە. ئاخ بیزانیایە بزەی باوک چۆنە. پێغەمبەری خوا سەڵ مەحروم لە هەموو شتێ. مەحروم لە هەموو ئیمتیازێ لە هەموو خوێنەوارییەک تەنانەت لەوانەیە کاتی بیرکردنەوە و فکرکردنەوەشی نەبووبێ لەبەر ڕاکەڕاک و مەشەقە ناکرێ لە پڕێکا لە شەوێکا خەبەری بێتەوە بڵێ من پێغەمبەری ئاخری زەمان ئەمە بە کەسی تێر و پڕ و خوێنەوار و عەشر لە پشت و خاوەن تەجروبە و خاوەن قەڵەم و خاوەن نووسین و خاوەن شیعر و خاوەن ئەزموون ناکرێ خوا زۆر دوورە لە هەتیوێکی شوانی بێ خاوەنەوە بێ نازەوە بێ باوک و بێ کەسەوە بتوانێ ئەمە بکا قول قولي هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته